ناوەڕۆک یەکەم پێشەکی لاپەڕەی پێنج دووەم پێناسەی زارەکان لاپەڕەی حەوت سێهەم زاری ستاندارد لاپەڕەی پانزە چوارهەم زمانی کوردی و دابشبوونی لاپەڕەی هەشدا پێنجەم لێکۆڵینەوە لە زمان لاپەڕەی بیست و چوار شەشەم زمان و کۆمەڵ لاپەڕەی سی حوتەم بۆچوونی هەندێ زمانەوانان لاپەڕەی سی و دوو. هەشتەم، توخمەکانی ئاخاوتن، لاپەڕەی سی و پێنج. نۆیەم، توانای ئاخاوتن، لاپەڕەی سی و هەشت. دەیەم، پێوەرەکانی ئاخاوتن، لاپەڕەی چل. یانزەیەم، ئەرکەکانی زمان، لاپەڕەی چل و سێ. دوانزەیەم، تیۆری کردە قسەییەکان، لاپەڕەی چل و حەوت. سیانزەیەم، شێوازی ئاخاوتن لە بۆنەکان، لاپەڕەی پەنجا و یەک. چواردەیەم، بنەماکانی دەسەڵات و هاوکاری، لاپەڕەی پەنجا و حەوت. پانزەیەم، زمانی ڕاگەیاندن، لاپەڕەی پەنجا و نۆ. شانزەیەم، زمان و ڕەگەز، لاپەڕەی شەست و سێ. حەڤەیەم، جیاوازی نێوان زاری ستاندارد و زاری جوگرافیایی، لاپەڕەی شەست و پێنج. هەژدەیەم، جیاوازی نێوان زاری جوگرافیایی و زاری کۆمەڵایەتی، لاپەڕەی شەست و شەش. نۆزدەیەم، سەرچاوەکان، لاپەڕەی شەست و حەوت.